بەرنامەی دە ڕۆژی باوەڕ بەخۆبوون، مەبەست لە دانان و داڕشتنی بەرنامەی دە ڕۆژە تەنیا پێداگرتنە لەسەر ئەنجامدان و بەهرە وەرگرتن، ئاگاداربوون لەوەی باوەڕبەخۆبوون چییە و چۆن دروست ئەبێ و چۆن گەشە ئەکات، نە باوەڕبەخۆبوونت بە کردەوە ئەگۆڕێ و نە پیشەیەکی باشت تێدا ئەچێنێ، ئەبێ بە کردەوە کار بکەی. لە پێناسەی سەرکەوتندا ئەڵێن، سەرکەوتن بریتییە لە کۆمەڵێک خووڕەوشتی بەرز و ڕاست بەڵام شکست بریتیە لە کۆمەڵێ خو ڕەوشتی خراپ و ناڕاست تۆ ئەبێ خو بگری بە کۆمەڵێک ڕەوشتی باشەوە وەک باوەڕ بەخۆبوون تا لە خۆیانەوە ڕەفتاری باوەڕ بەخۆبوانەت لێ دەر ئەکەوێت ئەبێ باوەڕ بەخۆبوون بچێتە ناختەوە و ساڕێژی بکات و لێی بڕژێتە دەرەوە لەوانەیە هەندێک لەوانەی باوەڕ بەخۆبوونی بنەڕەتیان هەیە هەوڵ نادەن کە بیان بێت هەر لە خۆوە بە پێی پیشە و خو باوەڕیان بە خۆیان هەیە و پشت بە خۆیان ئەبەستن. ڕەفتار بووە بە پیشە. بۆ ئەوەی هەر ڕەفتارێکی نوێ لە تۆدا ببێتە پیشە ئەبێ دووپاتی بکەیتەوە. هەر ڕەفتارێک ئەبێ سەرەتا بۆ یەکەم جار ئەنجام بدرێ و دواتر دووپات بکرێتەوە تا ببێتە پیشە و لە ئەنجامدا ببێتە بەشێک لە ڕەوشت و کەسایەتیت. کردار، دووپاتکردنەوە، خوو، پیشە، ڕەوشت، کەسایەتی. هەموو ڕەفتارەکان چ باش بن و چ خراپ بەم شێوازە ئەبنە پیشە و خوو. ئەوەی بەردەوام درۆ ئەکات لەسەرەتاوە درۆیەکی کردوە دواتر دووپاتی کردۆتەوە تا بۆی بۆتە پیشە و لەوانەیە ئیتر ئێستا هەر لەخۆیەوە درۆ بکا بۆ دروست کردنی هەر تایبەتمەندیەکی باش لەخۆتا ئەبێ ئەو ڕەفتارە یان کردەوەیە دووپات بکەیتەوە هەروەها بۆ ڕزگار بوون لەهەر ڕەوشتێکی خراپ ئەبێ وریا بی لەشەو و ڕۆژدا ئەو کارە دووپات نەکەیتەوە هەروەها ئەو بیرەوەریانەی لەمێشکتدا دووپاتیان ئەکەیتەوە لەیادەکانتدا تۆمار ئەبن ئەو بیرەوەریانەی دووپاتیان ناکەیتەوە وردە وردە لە بیرت ئەسڕێتەوە و بیرت ئەچنەوە. باوەڕبەخۆبوون، هەر ڕەفتارێکی لەو جۆرە لە خۆتدا دووپات بکەرەوە تا ببنە پیشە و ڕەوشتت، تا وات لێ دێ چیتر لە خۆتەوە ڕەفتاری باوەڕبەخۆبووانە ئەنجام نەدەی. ئەم پیشە باشە ئەتگەیەنێتە سەرکەوتن ئەویش سەرکەوتنی مەزن. بەرنامەی دە ڕۆژەی باوەڕبەخۆبوون هەوڵێکە بۆ کارکردن بۆ دووبارەکردنەوە بۆ دروستبوونی خوو و پیشە. بۆ زۆربەی ئەوانەی لە دڕاڕاوکێدان و باوەڕیان بە خۆیان نییە، دە ڕۆژ دووپاتکردنەوەی بێوەستان و چاودێری کارەکان ئاکامی سەرنجڕاکێش و سەرسوڕهێنەری دەبێت. بەڵام ئەوەش بزانە، هەرگیز مەرج نییە ئەم خووە لە تۆدا دە ڕۆژی پێویست بێ. لەوانەشە کە باوەڕیان بە خۆیان کەمە و یان هەر نییە. ئەم بەرنامە لەوانەیە کەمێک زیاتر لە دە ڕۆژ بخایەنێ، بەڵام لە هەر بارودۆخێکدا بە جێبەجێکردنی ئەم بەرنامە دە ڕۆژە بە دڵنیایی ئەتوانی باوەڕبەخۆبوونی بەرز لە خۆتدا دروست و گەشە پێ بدەی. من خۆم لە ماوەی ئەم چەند ساڵە ئەزموونی کرداری و وانە وتنەوەدا نەم بینیوە کەسێک بەم بەرنامە نەیتوانیبێ گۆڕانی گەورە لە خۆیدا نەکات کەوابوو کاری پێ بکەم. چۆن ورەی کارکردنمان هەبێ؟ زۆر کات بڕیار ئەدەی دەست پێ ئەکەی بەڵام لە نیوەی ڕێدا وازی لێ دێنی. بەرنامە بۆ خۆت دا ئەنێیت بەڵام تا کۆتایی کاری پێ ناکەیت کەمێک بیر بکەرەوە تا ئەمڕۆکە چەند جار ئامانجێکت هەبووە و بەرنامەت بۆ داناوە و بەرنامەکەت دەست پێ کردووە پێش ئەوەی بگەی بە ئامانج لە نیوەی ڕێدا وازت لێ هێناوە بڕیارتان داوە ڕژێمی خواردن بگرن بەرنامەت داناوە کە دەرس بخوێنیت فێری زمانی ئینگلیزی ببی فێری خۆشنووسی وێنە کێشان یان مۆسیقا ببی و تا دوایی هەموویانت دەست پێ کردووە بەڵام ویستی ئەوەت نەبووە کە بەردەوام هەوڵ بدەی بگەیتە ئاکام دووریش نییە ئەم بەرنامە دەڕۆژەت بەردەوام ئەنجام نەدەیت و لە ڕۆژی سێ یان پێنجەمدا وازی لێ بێنی، بەڕاستی چی ڕێگرە لەبەردەم ئەنجامدانی بەرنامەکانتان بە وردی چەند پێشنیارێک بۆ دروستکردنی ورە و پشتگەرمی لە بەرنامەکانتان یەکەم، ئامانج کە سەرەتا لە تۆدا هەیە. ئەو ئامانجانەی کە تۆ ئەتەوێ هەر تەنیا بە قسە پێیان بگەی دەستت نایانگاتێ، تۆ تەنیا بەو ئامانجانە ئەگەی کە حەزێکی زۆرت هەیە پێیان بگەی ئەبێ پێشەکی ئەو حەزە زۆرەت تێدا بێت، تۆ ئەگەر تەنیا لەبەر ئەوە باوەڕ بەخۆ بوونت بۆ سەرکەوتن پێویستە هەوڵ بدەی ناتوانی بەردەوام بیت لەسەر گەیشتن بەو ئامانجە بۆ دروستکردنی ڕەفتارێکی باش و گۆڕینی بە پیشەیەکی بەرز ئەبێ خۆشت بوێت و عاشقی ئەو ڕەفتارە بیت. ئەبێ لە ناخی دڵەوە حەز بکەی مرۆڤێکی باوەڕ بەخۆبوو بەهێز و بەتوانا بیت ئێشی ئەو گورزانەی لە پێناو باوەڕبەخۆبووندا بەرت کەوتووە بهێنەرەوە یادت و چێژی باوەڕبەخۆبوون وەک ئەوانەی باوەڕیان بە خۆیان زۆرە وەرگرە و لە بیرتدا دووپاتی بکەرەوە تا خولیای گەیشتن بەو ئامانجەت لا دروست ببێت و گەرم و گوڕ بە. دووەم. زۆریش گەرم مەبە، چوون گەرمی زۆر بەردەوام نییە، گەرم بە بەڵام لەسەرخۆ و هەمیشە تووندی زۆر ڕێگرە لە بەردەوام بوون. توندڕەو مەبە، لەوانەیە حەزی سەرەتاییت بۆ دروستکردنی خوویەکی باش یان فێربوونی کارێک ئەوەندە زۆر بێ ماندووت بکا بۆ گەیشتن بە ئەنجام. لەوانەیە حەزی فێربوونی زمانێکی تر هانت بدا کە سەرەتای هەموو کاتێکی ڕۆژانەی خۆتی بۆ تەرخان بکەی، بەڵام ئەمە بەردەوام نابێ لەوانەیە مانگێکیش درێژە نەکێشێت کە وازی لێ بێنی. هەر بەرنامەیەکی قورس و قەبارەدار حەزت ئەکوژێ تۆ ئەبێ ئامانجەکەت دابەش بکەی بۆ چەند ئامانجێکی کورت خایەن دواتر بەرنامەکانت سوک بکە سوک کردنی بەرنامەکان وزە زیادەکان ئەهێڵێتەوە بۆ کاتی پێویست داڕشتنی بەرنامەیەکی قورس زۆر هەڵەیە لە ناکاو کاتی خەوتن کورت کردنەوەی بۆ نیوەی شەو و کتوپڕ و بەیەکجاری نەخواردنی چێشتی کوڵاو دانانی لەناکاوی ڕۆژی چوار کاتژمێر بۆ دەرس خوێندن و هیتر کارێکی هەڵەیە. سێیەم، بەرنامە ئەبێ قەبارەی کەم و بەجێ بێ. وردە وردە جێبەجێ بکە نەرم بە، بەرنامەی سادە چالاکی هەوڵ و تێکۆشان کات و سەرمایە و ڕەنجی کەمترە. لەوانەیە سەرەتا زۆر جێگای ڕەزایەت نەبن بەڵام بەردەوام ئەبن و ئەتگەیننە ئەنجامی زۆر باش. ڕۆژێ بیست خولەک زیاتر یان ژەمێک کەمتر یان سادەتر و باشترە. گەرچی زۆر حەز ئەکەی باوەڕبەخۆبوونت زیاد ببێ وردە وردە بەرنامەکانی ئەنجام بدە لەسەر خۆ و بەنەرمی و هەنگاو بە هەنگاو چوارەم ئیلهام وەرگرە ئیلهام ئەو شتەیە کە حەز و ئارەزووت ئەداتێ ئیلهام یەکەم بەرنامە و بەردەوامترین بەرنامە دە ڕۆژەی باوەڕبەخۆبوونە ئیلهام وەرگرتن ئاسانە لەگەڵ ئەوانەی باوەڕبەخۆبوونیان زۆرە بگەڕێ پەیوەندی بکە هەڵسوکەوت بکە نامە بگۆڕەوە بخوێنەوە پەرتووکی ئیلهام بەخش بخوێنەوە، ئەگەریش خوێندووتەتەوە دووبارە، چەند بارە، بیانخوێنەوە، بۆچوونی ئەوانە وەرگرە کە باوەڕیان بە خۆیان زۆرە. بیر لە باوەڕبەخۆبوون بکەرەوە، لەو بارەیەوە قسە بکە، زیاتر لەگەڵ خۆت بیر بکەوە و بدوێ. پێنجەم، دەری مەبڕە، دەربڕین واتە دامرکانەوە. تا تەواو بە ئاکام نەگەیشتووی دەری مەبڕە، کە گەیشتیە ئەنجام خەڵک خۆیان ئەبینن پێویست بە دەربڕین نیە، ئەوەی باوەڕی بەخۆی هەیە پێویست نیە بە خەڵکی ڕاگەیەنێت کە ئیتر وا ئەکەم یان وا ناکەم، ئەو شتانەت بەخۆت بڵێ، ڕاگەیاندنی هەر کارێک پێش گەیشتن بە ئاکام کارەکە خراپ ئەکات، بەڵگەی زانستی لەسەرە کە لێرەدا پێویستە بە هێنانەوە یان شرۆڤەکردنیان نیە، پشت بەخوا لە پەرتوکێکی تری ئەم زنجیرەدا باسیان ئەکەم. شەشەم، ئەگەر ڕۆژێک جێبەجێت نەکرد وازی لێمەهێنە، شکستێکی بچوک لەوانەیە لە خۆیەوە بێت بەڵام دواتر لە دەستی تۆدایە سێ ڕۆژ بەرنامەکە ئەنجام ئەدەی بەڵام ڕۆژی چوارەم کێشەیەک دێتە پێش و ڕائەوەستی نابێ لەبەر ئەو وەستانە واز لە بەرنامەکەت بێنیت لە ڕۆژی پێنجەمەوە دەست پێ بکەرەوە ئەوەندە ئەم کارە درێژە پێ بدە کە لە ئاکامدا دە ڕۆژی تەواو بە جوانی بەرنامەکەت ئەنجام دابنێ هەرچی بەرنامەکە بە جوانی و باشی بڕوات بەڕێوە لەوانەیە کە هەندێک کات ئەنجامی نەدەیت ئاسایی بێت لات و نائومێد نەبیت حەفتەم بەرنامەی دەڕۆژە و هەر بەرنامەیەکی تری تۆ ئەبێت خۆت دایان بڕێژی بزانە چەندت هەڵە لەبەر دەستدایە چ توانایەکت هەیە چەند باوەڕت بە خۆت هەیە گرفتت لە کێدایە خاڵە بەهێز و لاوازەکانت ببینە و بە حەز و زەوقی خۆت بەرنامە داڕێژە چون کێشەکانت ئەڕادەی باوەڕبەخۆبوونت جیاوازن بەرنامەکانیشت ئەبێ جیاواز بن ناکرێ بەرنامەیەکی هاوبەش دابنرێت بەرنامەی زۆر سادە بۆخۆت دابنێ هەشتەم بەو مەرجەی لەو بەرنامەدا هەموو شتێک بگونجێنیت ئەو خاڵانە لەم شەست و پێنج وانەدا باسم کردوون ڕەچاو بکە ئەوەی زۆر گرنگە و هەمووی ئەبێ لە بەرنامەکاندا ڕەچاوی بکەن ئەم پێنج خاڵەی خوارەوەیە یەکەم پەیوەندی لەگەڵ خوا و هەستکردن بە خوا لە جەستەتدا، دووەم، تەڵقین بە خۆ کردن، سێیەم، ئاگاداربوون لە ڕەفتاری خۆشکێنانە، چوارەم، بەرنامەی خۆ خۆشەویستی، پێنجەم، یارمەتیدانی کەسانی تر. لەسەر بنەمای ئەم پێنج خاڵە و گرنگی پێدانیان بەرنامە داڕێژە و ڕەفتار بکە و لە هەر یەکیاندا ئاڵوگۆڕ دروست بکە لە بەرنامەکەدا خۆ خۆشەویستی زیاتر لەو شوێنانە و ئەو کارانە ئەنجام بدە کە پێشتر پشتگوێت ئەخستن و ئەنجامت نەئەدان یان کێشەت هەبوو لەگەڵیان، بەو چەشنە تۆ دە ڕۆژ ئاگاداری خۆت و ڕەچاوکردنی ئەو خاڵانە بکە کە لەم پەرتوکەدا باسیان کراوە، ئەگەیت بە باوەڕبەخۆبوونی زۆر باش کە پێویستی سەرکەوتنی بێ سنوورە. لێرەدا کتێبی باوەڕبەخۆبوون لە دە ڕۆژدا بە کۆتا هات بەهیوای سوود بینین.